بەشی سی و یەکەم خزمەتکارەکەم بانگ کرد فەرمانمدا شۆفێرەکەی سەرنگ ئارام ئاگادار بکەنەوە تا بەردەرگا بڕێم کرد و پاشان گەڕامەوە بۆ هۆڵەکە لەسەر کورسێک پاڵم دایەوە پێکێک شەرابی ترم خواردەوە و کەوتمە دنیای بیرکردنەوەوە ئاغای چاودێر ئێوە باشەزان بیرم لە چی کردوێتەوە سانینی کۆتایی چیرۆکەکە ئاسانە ئایا شەیتان چوو بووە بن کلێشەمەوە یان ئاسوودەیی حەز بە ڕابواردن خۆشگوزەرانی هەموو شتە خۆشەکان و جوانەکانی پاریس و بەرلین ژیانی ڕەنگا و ڕەنگی ئەوروپا شانۆ کۆنسرد هەزاران سەرگەرمی تر ئەمانە هەموو وەکو دووکەڵێکی سڕکەر منیان گێش کرد بوو نە وانیە گەر سەد ئەوەندە خۆشی تریش بچوایەتە سەر ئەوانە ئینجا لە ئاست یەک سات فڕینی سەر باڵەکانی خۆشەویستی ئەو خۆشەویستیە پاکژەی من بۆ مامۆستا هیچ نەبوو من چۆنم توانی لەگەڵ و پیاوەیە بژیم کە هەموو شتێکی بە تەنها لە چاوی خۆیەوە بینی و ئەو شوێنی کە تێیدا دەوەستا بە مەڵبەندی زەوی و زەمن و دنیای سەرمەدیە زانی من چۆنم توانی لەگەڵ کابراایەکە گوزەران بکەم کە خودی منی ناویست تەنها حەزی بە ناوی بنەماڵە گەورەکەی ئێمە ئەکرد، ئەویش بەو مەبەستەی بیکاتە هۆیەک لە هۆیەکانی گەشتن بە مەرامەکانی. بیری لێ بکەنەوە. دەویست من بکاتە ژنی خۆی تا لە ئاهەنگەکانی دەرباردا لە ئەوروپا دەست بخاتە ژێر باڵم و خۆی با بدا کە جوانترین ژنی هەیە. دەیست بمکاتە ژنی خۆی تا تینوێتی گەشتنی بە مەرامەکانی خۆیم پێ بشکێنێت. دەویست ببێتە مێردم تا ماڵێکی پڕ لە حەوانەوەی هەبێت. لەناو پێخەفی گەرما بنوێت و خواردنی بەلەزەتی بۆ لێبنرێ و ئاسایشی دابین بکرێ بەرامبەر بەوەش چی بە من بات پارە خانوو و خۆشگوزەرانی سەفەر بۆ فەڕەنسا من خۆش مەمانم هەبوو جوان بووم و دەمتوانی لە ڕێی جوانێکەمەوە لەوەش زیاتر بەدەست بێنم ئەو نەی دەویستەنانت دڵە وشک و شوومەکەی خۆشیم بداتێ ئەو ژنێکی دەویست ژیانی ماڵە و بەخێوکردنی مناڵەکانی بۆ دابین بکات کۆمەڵێک ئافرەتی تریشی دەویست تا ئارەزوە چەپەڵەکانی تێر بکات ئەو پێشنیازی ژیانێکی وای بۆ منە کرد ئەوەتان لات نەچێ کە من لەم ژیانە پڕابواردن و خۆشی فەڕەنسا بێزار بوو بووم تەنها لەبەر ئەوەی لەوێ هەموو منیان خۆشەویست بەڵام من کەسێکم نابینیەوە شایستەی خۆشەویستی و میهرەبانی من بێت لە فەرهەنگستان بۆ بێزار بووم لەبەر ئەوەی لە پڕێکە هەستم بە تەنایی و بێچارەی خۆم کرد سێرم کرد هونەرمەند نیم و ئەو تاقە تەسەلایش واتە هونەری نیگارکێشان لە نیگای پڕ لە خەندە و گەرمی خۆی بێبەشی کردم بەڵام لە ئێران کەسێکم بینیەوە کەم هونەرمەند بوو هەم خۆشیشم دەویست کە لەسەر کورسێکە پاڵمدایەوە نیگارخانەکەیم هاتە پێشاو هەستم کرد خۆشترین جێگا بەلامەوە لەم دنیایەدا نیگارخانەکەی ئەوە کە تێدا کەسانێکی وەکو من دانیشتون دوراو دوور سیرمەکەن نیگارخانەکەی ئەو جێ ئاسوودەی من بوو لەوێ کەس بە چاوی ڕابواردن یا ڕقەوە تەماشای ناکردم ئەوانەی لە نیگارخانەکەی ئەودا ژیان کەسانێ بوون کە من تەسەورم دەکردن بەڵام دەمتوانی وەک ئەو لە قاڵبێکی زیندوو ڕۆحداردا بەرجەستەیان بکەم لە نیگارخانەکەی ئەودا ئەو شتانە بەرجەستە بووبوون کە من شەیدای پێی پێبردنیان بووم چەند کەیفم بە قریوەیە و کیژانا هات کە گازیان لە گەنمەشامیە گرت سیمای ڕوخۆشی دەروێشەکە بە چاوە گەورە و برۆ پڕەکانیەوە ئەو مارگری کە دەویست گاز لەسەری مارەکە بگرێت ئەو شاعری کە لەسەر پێستەیەک دانیشت بوو مقاڵیەکی لەبەردەمدا بوو چای تێدەکرد هەموو ئەمانە بە من ئاشنا بوون هەریەکیکیانم ڕۆژێک لە ژیانما دیبوو. ناگەهان سیمای شڵەژاوی مامۆستا هاتە پێش چاوم، هەستم کرد کە چاوەڕێی منە و پێویستە من یارمەتی بدەم قسەکەی سەرتیب ئارام بێکەوتەوە هەستم کرد ژیانی لە مەترسیدایە و دەشێ لە هەر ساتێکا بێت تووشی کارەساتێک بێت وتبووی ئینسانێکی ژێرە شێوێنە دەمویست یەکسەر بەرەو ماڵیان بچم بەڵام کات درەنگ بوو جگەلەوەی گومانم نەما کە ماڵەکەشیان خراوەتە ژێر چاودێریەوە ئیتر وای پێویست دەکرد من مشوری ڕزگارکردنی مامۆستا بخۆم نەک هی ئەو ڕێی تێکۆشانی کە گرتبوویە بەر ئیدی دوای ئەو چاوپێکەوتنم لەگەڵ سەرتیبدا دوای ئەوەی ئەو داوایەمی زۆر بە گران وەڵامدایەوە ئاشکرا بوو کە دەبێ گیانی مامۆستا لەو بەڵایە بپارێزم کە دەور و خولی داوە سعات یانزی شەو بوو لە یانزەش تێپەڕی کردبوو تەلەفۆنێکم بۆ ماڵی مامۆستا کرد چەند زەنگی لێدا کەس وەڵامی نەدایەوە وتم لەوانەیە خۆی لە ماڵەوە نەبێت جارجار شەو درەنگانێ دەچێتەوە بۆ ماڵێ جارجار بۆ پیاسە و گەڕانەچێ بەڵامی ئاغاڕەژە بۆ وەڵام نایەتەوە دووسێ جار تەلەفۆنم کرد بەڵام کەس وەڵامی نەدایەوە ترسێکی تەواو دایگرتم وتم هەبێ و نەبێ شتێ ڕوویاوە لە پڕێکا دەنگی دەرگای دەرەوە هات ڕاچڵەچیم بەم شەوە درەنگە دەبێ کێ بێت پرسییم کێیە بۆم ڕوون بۆوە کە خزمەتکارەکانی ئوتێلەکەن ئەڕۆیشتنەوە تۆ بڵێی مامۆستایان گرت بێ دوور نەبوو بە قسەکانی سەرتی پاوا دەرەکەوێ درەنگیا زوو ئەو شتە ڕوئەیە دیارە کە دایری ئاسایش سەرداوێکی کەوتۆتە دەست هەوڵمدا ئەڵلقەی ڕووداوەکان پێکەوە ببەستمەوە چەند ڕۆژێک لەمەوە بەر لە کاتی بڵاوکردنەوەی بەیاننامەکەیە دووسێ کەسیان گرتبوو محسین کەمالیش گیرە داوای ناونیشانی ئەو خانووەیان لێکردووە کە پلی کۆپی و ئەوراقەکانی تێدا شاردۆتەوە سەرۆکی ئاسایش مامۆسا بە ئینسانێکی گێرەشێوێ نەزانێت واڵێ کلکی هەموو یانەکەم ئەو بەڕێ لە ژێر پێیان دەرهێنم ئایا ئیتر ئەمە نیشانەی مەترسی نییە بێ ئەمتوانی هەر ئەم شەو مامۆستاگەدار بکەمەوە هێدی هێدی خەریب و شەکەتی ڕۆژ و ماندووی خۆمادەکردن بۆ شێوەکە و خەیاڵی ویسکی و شەرابەکە و هۆشیان لێ دەبڕیم وەکو مرۆڤە تادارەکان لە ژنۆمدا هەستم بە ئازار کرد و پەرێشان و نائارامانە خەوم لێکەوت بەیانی ڕۆژی داهاتوو تەلەفۆنم بۆ مامۆستا کرد نا ئارامێکم لە خۆڕایی نەبوو پرسییم بۆ دوێنێ شەو کەس وەڵامی تەلەفۆنەکەی نەدامەوە وتی کەس لە ماڵەوە نەبوو پرسییم ئەی ڕەجەب لە کوێ بوو وتی دوێنێ عسر گرتویانە وتم بۆ وتی نازانم زمانم لاڵ بوو بێگومان و هەستی پێکردم بەڵام خۆی تێک نەدا بۆ دڵدانەوەی من وتی شتەکە زۆر گرنگ نییە بەریێن وتم ئەمڕۆ فەراد میرزا بەرەدەن من ئێستا دێم بۆ لاتان وتی، تکاتان لێکەم تا خۆم وەڵامتان لێ نەگێڕمەوە مێن بۆ لام تەلەفۆنەکەش دابخەنەوە وتم ئاخر من کارم پێتانە وتی ئەزانم بەڵام وەکو پێم وتن بە هیچ جۆرێک نێن بۆ لام خۆافیز فەرنجیز تەلەفۆنەکەی داخستەوە منیش دەستم بە تەلەفۆنەکەەوە وشک بوو سەرم بە دیوارەکەوە نا و ئیدی ئەوم نەبینیەوە. نا وا نییە جارێکی تریش بینیمەوە بەڵام ئەم جارەیان پڕکێشیم نەکرد قسەی لەگەڵا بکەم ڕووداوەکان و ها خێرا تێپەڕین کە ئیتر نەمەتوانی هیچ بکەم هەرچەند هەوڵمەیە پەیوەندی بە مامۆستاوە بکەمەوە کەچی ئەو ڕێی پێنەدەدام تەنانەت کە تەلەفۆنم بۆ کرد زۆر بە کورتی وەڵامی دەدامەوە و زوو دایدەخستەوە ئەم جۆرە ڕفتاری ئەو وەکو ئیهانە هاتە پێش چاوم و بەرگەی ناگرت هەر جارێک کە تەلەفۆنەکەی داخستەوە ئەتوت بە درێلێک جەرگم کونەکات تەواوی ڕۆژ چاوەڕێمە کرد هەمیشە لە دڵی خۆماوام هەستە کرد کە هەواڵەکەم پێگات نامەیەکم پێگا بۆ ماڵی خۆی داوت مەکە تەنانەت جارێکیان وەک پاڕانەوە لی پاڕامەوە کە لە شوێنێکی تر لە ماڵ یەکێک لە هاوڕێکانی بیبینم بەڵام قایل نەبوو هەمیشە تەنانەت ئەو ساتانەی کە دڵنیاش بووم بە حوکمی تاقیکردنەوەی ئەو ماوەی کە لەگەڵیدا بووم دەمزانی لە شوێنێک سەرقاڵی کارێکە کەچی هەر چاوەڕێی بوو لە دڵی خۆم ئاموت ئەو پێویستی بە منە و هەر داوای بینین بکات وام بە خەیاڵدا دەهات ئەو شتی کە قەت نەیکردووە و دەیکا و لە پڕێکدا بێوادە خۆی بە ماڵماکات هەر کاتێک کە بۆ ماڵەوە هاتمەوە گەرچی دەمزانی گەر نامەیەکم بۆ بێ فزە سوڵتان لەسەر مێزی ژوورەکەمی دادنێت کەچی هەر باوەڕم ناکەی چم بۆ نەنێرێت و لە بابا و دایکم یا هەر کەسێکی تری ماڵەوەم ببینایە دەمپرسی ئایا کەس هەواڵی نەپرسیوم ئایا کەس نامی بۆ نەهێناوم تەنانەت ئەو نامانی کە لە دەرەوەی وڵاتیشەوە پێم دەگەیشتن گەرچی پولی وڵاتانی دەرەوەشیان پێوە بواە بەو ئومێدەوە دەمکردنەوە کە نامەی ئەو بن بەڵام کاتێ چاوم بە خەتەکە کەوت و دەمزانی هی ئەو نین بەبێ ئەوەی بیان خوێنمەوە فڕێم دەدانە سەر مێزەکە و جاری وا بوو تا چەند ڕۆژێک لەسەر مێزەکە و خۆیان نەمانەوە. ڕۆژێکیان لە شەقامێکە فەرهاد میرزان بینی سکێچەکەی مامۆستان بیرکەوتەوە و بە سمێڵی داناسیمەوە چوم بەردەمی و هەواڵی مامۆستام لێپرسی بەوشتی و ساردیەوە وەڵامی دامەوە من ئێوە ناناسم وتم من ئێوە ناسم ئێوە فرات مێزان ناوی ڕاستەقینەشتان محسین کەمالە وتی، بە هەڵەدا چوون خانم، من فەرهاد میرزا نیم. وتم، من هیچم لە ئێوە ناوێت، ئەمەوێ بزانم ئاغا ڕەجەبیان بەر داوە یان نا؟ وتی، خانم بە هەڵەیە چوون، من نە ئێوە ئەناسم نە ئاغا ڕەجەبیش. ئەو قسەیەیم زۆر پێ ناخۆش بوو. بە سووکیەوە تەماشایەکم کرد و بەبێ هیچ پۆزش و خواحافیزیەک ڕووم لێوەرگێڕا و ڕۆیشتم. لە دڵی خۆمدا وتم، هەتیو مچەی ترسنۆک من لە بەندی خانە ڕزگارم کردی کەچی ئێسا ترسێ قسەم لەگەڵا بکات مانجێکی ڕەبقم لەو چاوەڕوانیە کوشندەیەدا بردەسەر تەواوی ئەو ڕۆژانە دەمویست خۆم لەو دێوەزمە سامناکە ڕزگار بکەم وەلێ ئەو قوڵتر چڕنووکە خوێنینەکانی خۆی لە دڵم دەچەقان دووسێ جار تەلەفۆنم کرد ڕۆژێک کەسێکی نەناس وەڵامی دایە وتی مامۆستا لێرە نییە جارەکانی تریش هەر ئەوەندە ئەو تەرەفەی تر دەنگی منی دەبیست تەلەفۆنەکەی دادەخستەوە ئەزانی بەدبختیەکەی من لە چیا بوو هەرچەند مەکرد باوەڕم ناکرد ئەو بۆ جۆرە ڕفتارم لەگەڵا بکات ئایا لێم ڕەنجا بوو ڕێک ئەو گفتوگۆی نێوانمانم هێنایەوە یادی خۆم وتبووی فەرەنگی سیازیز من ڕزگارکردنی فەرادمیرزام لە تۆوە بێت بە هەر نرخێ بۆ ئەبێ ڕزگاری بکەی ئە جینای کوژن ئەو کەسێک نییە شت بدرچێنێ لە ژێر ئازارای کوژن منیش پرسییم بە هەر نرخێک بێت وەڵامی نەدایەوە ڕوونتر پێم وت تەنانەت ئەگەر بەو نرخەش بێ کە من هەموو تەمەنی خۆمی بۆ بفرۆشم وتی بەو گرانیەش نا؟ بۆ ڕزگارکردنی هاوڕێکەی ئامادە بوو من بنێرێتە لای سەرۆکی ئاسایش بەڵام ئێستا کە خۆی لە مەترسیدایە ئێستا کە گیانی بە تاڵەمویەکەوە بەندە نەیدەویست من ببینێت چۆن بیری لێ کردەوە وا بیری لێ کردەوە لەوانەیە من لەبەر ئەو خۆم بفرۆشم یا لە ترسانە خۆم بخەمە بە دەرسی سەرۆکی ئاسایش ئاخ گەر ئەم تابلۆیی بەو چاوانەوە نەکێشایە وا بیرم دەکردەوە ئاسوودە بووم، بە دوای ژیانێکی ئاسوودە و خۆشا گەڕام و خۆم فڕێ دەدایەوەی لانگەی ژیانێکی ئاساییەوە و تووشی ئەم ڕۆژە ڕەشە نابووم. هەروەکو ساڵانی دواییە ژیام، بەیانیان درەنگ لە خەو هەڵەسام، هە لەسەر سیسەمەکە چا و شیر و هێلکە و کەرە و مرەبا و شەرابم خوارد. پاشنیوەڕۆ پاشنیوەڕوان سەرقاڵی ئەسپسوارییە بووم، یان سواری ئۆتۆمبیلێک دەبووم کە بە خێرایی هەشتا نەوەد کیلۆمەتر لە سەعاتێکا دەڕۆی و لەگەڵ هاوتەرزەکانی خۆما پێشبڕکێمانە کرد و یان بۆ کۆگاکان دەچوو مشتمە کڕی شەویش هەم دیسان کاتی ئارایشت و میوانداری و کات بەسەربردن و قمار و شەراب و نوکتەبازی و جلوبەرگی قەشەنگ و چەنەبازیە هات تا ئەو بوو ڕۆژێکیان لە یەکێک لەو ڕۆژنامانەدا کە لە ئێرانەوە پێمان دەگەیشت هەواڵی مەرجیم خوێندەوە پاشماوەیەکیش لە گۆڤارێکی ئەڵمانیدا ئەم تابلۆیم بینی بەو چاوە نەفرەتیانەوە ئیتر لەو ڕۆژەوە ئاوەهام